وهو الرحیم الغفور. بە هەرچی ئەزانێ کە بە ئەرزا ئەڕواتە خوارەوە وەک هەوا و ڕیشەی دار و درەخت و گژوگیا و هەرچییەکی تر و هەرچی لێیەوە دێتە دەر وەک ئاو و دار و درەخت و گژوگیا و هەرچییەکی تر و هەرچی لە ئاسمانەوە دێتە خوار وەک بەفر و باران و ئەو ئەستێرانەی ئەکشێن و هەرچی سەر ئەکەوێ بۆ ئاسمان نەخێر وانیە و قەسەم بەخوا ڕۆژی قیامەتتان بۆ دێ قەسەم بەو خوایی بە هەموو شتیکی نهێنی ئەزانێ و تەنانەت هیچ شتێکی بە قورسایی گەردیلەیەک لە ئاسمانەکان و لە زەویدا و لە گەردیلەیەک بچوکتر و لە گەردیلەیەک گەورەتری لێ ون نابێ و هەمووی لە کتێبێکایە هەموو شتێ ڕوون ئەکاتەوە. کافرەکان وتیان، ئایا شارەزاتان بکەین لە کابرایەک ئەڵێ، کاتێ کە پارچە پارچە بوون لە ناو گۆڕا و بەتەواوی داڕزان و دافرەقان و ئێسکەکانی لەشتان لێک جیا بوونەوە سەر لە نوێ دروس ئەکرێنەوە و زیندوو ئەکرێنەوە؟ افتری علی اللە کذبا ام به جنە. بل الذین لا یؤمنون بالآخرة فی العذاب والضلال البعید ئایا ئەم کابرا مەبەستی کافرەکان لە حەزرەتی پێغەمبەرە بوختان ئەکا بەدەم خواوە و ئەم قسە بە زوبانی ئەوەوە ئەکا یان جۆرە شێتیەکی پێوەیە وا قسەی سەیر و سەمەرەی لەم جۆرە ئەکا نەخەیر، ئەو پیاوە نە بوختانی بەدەم خواوە هەڵبەستووە و نە هیچ جۆرە شێتییەکیشی پێوەیە، بەڵام ئەوانەی باوەڕیان بە ڕۆژی دوایی نییە لەناو عەزاب و گومڕاهییەکی دوور و قووڵدان. أفلم يروا إلى ما بين أيديهم وما خلفهم من السماء والأرض ئەگەر ئێمە مەیلمان لەسەر بێ زەوییان پێ ڕۆئەبەینە خوارەوە یا پارچەی قورس قورسیان لە ئاسمانەوە بەسەرا دائەخەینە خوار و ئەگەر ئەم کارە بکەین نیشانەی گەورەی دەسەڵاتی ئێمەی تیایە بۆ هەر بەندەیەکی وا بیەوێ بگەڕێتەوە بۆ لای خوا. ولقد آتینا داود منا فضلا. ئەی کۆسارەکان کاتێ کە داود زیکر و تەسبیحات ئەکا دەنگی خۆتان بخەنە پاڵ دەنگی و لەگەڵی بڵێنەوە و بۆی بسێننەوە پەلەوەرەکانیش هەر وامان پێ وتبوون کە زیکر و تەسبیحات لەگەڵ داود بڵێنەوە و بۆی بسێننەوە و ئاسنی ڕەقیشمان بۆ نەرم کردبوو وەک مۆم بوو لەناو دەستیا و هەر جۆرە چەک و سیلاحێکی بویستایە لێی دروست ئەکرد فلما خر تبینت الجن ان لو کانوا یعلمون الغیب ما لبثوا فی العذاب المهین کە مەرگمان کرد بە حوکمڕان بەسەر سولەیمانا و مراندمان کەس جنۆکەکان یا کەسوکاری سولەیمانی لە مەرگی ئاگەدار نەکرد مۆرانە نەبێ عەساکەیان کرمۆڵ کرد و ئەویش کە بە پێوە سەری خست بۆ سەر عەساکەی پاش کرمۆڵ بوونی عەساکەی و کەوتنی خۆیشی کەوت و پێیان زانی کە مردووە جا کە کەوت جنۆکەکان بۆیان دەرکەوت کەوا ئەگەر عیلمی غەیبیان هەبوایە و شتی نهێنیان بزانیایە ئەیانزانی هەرچەند بە پێوەیە مردووە و بلدە طیبە ورب غفور بەڕاستی خێڵی سەبەء لە نشینگەکەیانا نیشانەیەکیان هەبوو بوون و توانایی خۆی پیشانەدا نیشانەکە ئەوە بوو دوو کۆمەڵە باخ و باخاتیان لای ڕاست و لای چەپی نشینگەکەیانەوە هەبوو شایانی ئەوە بوون خۆزگە بە حاڵیان بخوازرێ و پێیان بوترێ لەم ڕزق و ڕۆزیە بخۆن کە خوا پێی داون لە نێوان ئەوان، واتە خەڵکی سەبەء و ئەو دێهاتانەدا کە بەرەکەتمان تێ خستبوون کە دێهاتی وڵاتی شامە، دێهاتگەلێکی دیارمان دانابوو، ڕێبوار پێیانەزانین و لێیان تێک نەئەچوون، ئەندازەی ڕێ ڕۆشتنیشمان لە نێوانیانا دیاری کردبوو، بە جۆرێک کە ڕێبوار سبەینێ لە یەکێکیانەوە ئەکەوتە ڕێ، ئێوارە ئەگەیشتە یەکێکی تریان و هەر بەم جۆرە تا نێوانی سەبەء و قودسی ئەبڕی و پێمان وتبوون چەند شەو و ڕۆژێ بە ئەمینی و بێ ترس و لەرز ان فی ذلک لآیات لکل صبار شکور ئەوانیش لەبەر ناسوپاسی و بێ ئیمانیان وەک بڵێی ئەیانوت خوایە مەنزڵەکانی سەر ڕێگای هاتوچۆمان لە یەک دوور بخەرەوە خراپەیان لەگەڵ خۆیان کرد چونکە مەبەستیان ئەوە بوو ڕێگای هاتوچۆیان چۆڵ بێ بۆ ئەوەی بتوانن دەستدرێژی بکەنە سەر ڕێبواران و ڕووتیان بکەنەوە و تاڵانیان بکەن ئێمەیش لەسەر ئەمە وا جەزامان دانەوە کە ماڵوێرانمان کردن و وامان لێ کردن تەنها باسی کۆنیان بمێنێ و هەر تیرە و بەرەیەکمان فڕێدانە شوێنێ ئەم سەرگوزشتەی خەڵکی سەبەئە نیشانەهای تیایە بۆ هەرکەسێ خۆڕاگر بێ لەسەر دوورکەوتنەوە لە گوناه و سوپاسی خوای خۆی بکا ولقد صدق عليهم ابلیس ظنه فاتبعوه الا فریقا من المؤمنین بەڕاستی شەیتان گومانی خۆی لەم خەڵکی سەبەئەدا کرد بەڕاست واتە گومانی بردبوو کە ئەتوانێ گومڕایان بکا و بەڕاستیش توانی و گومڕای کردن تەنها تاقمێکی کەمیان نەبێ کە خاوەن ئیمان بوون ئەوانە شوێنی نەکەوتن شەیتان هیچ بەڵگە و توانایەکیشی نەبوو بەسەریانا کە بتوانێ گومڕایان بکا، بەڵام ئەوە ڕوویدا بۆ ئەوەی بۆ هەمووان دەرکەوێ و عیلمی ئێمەیش ڕووبکاتە جیاوازی نێوان خاوەن ئیمان و بێ ئیمان و بزانین کێ باوەڕی بە ڕۆژی قیامەت هەیە و کێ گومانی تیایا هەیە و لێی دوودڵە و خوای تۆیش ئاگای لە هەموو شتێکە. بڵێ بەوانەی هاوبەش بۆ خوا دائەنێن، بانگ بکەنە، ئەو بتانەی گومانتان وایە سوودبەخشن بۆتان لە غەیری خوا، تا بزانن کە نە لە ئاسمانەکان و نە لە زەویدا خاوەنی سەنگی گەردیلەیەک نین و هیچ بەشێکیان تیایانا نییە، خوایش هیچ پشتیوانێکی لەناو ئەو بتانەدا نییە، واتە، خوا پێویستی بە هیچ پشتیوانێک نییە و ئەو بتانە هیچیان هیچ نین. تکاکردنیش سود نابەخشێ لای خوا تەنها بۆ تکاکارێ نەبێ کە خوا خۆی ڕێگای دابێ تکا بۆ تاوانباران بکا تا کاتێ ترس و لەرز لە دڵی تکاکاران و تکا بۆ کراوان هەڵگیرا و ڕێی تکاکردن درا خەڵکەکە هەندێکیان بە هەندێکی تریان ئەڵێن ئەوە خوا چی فەرموو فریشتەکانیش یا موسوڵمانان ئەڵێن خوا قسەی ڕاستی فەرموو کە ئەوەتە تکا تایبەتیە بۆ موسوڵمانان و تکا بۆ کافر ناکرێ و أَكْثَرَ النَّاسِ لَا يَعْلَمُونَ ئێمە تۆمان نەناردووە بۆ ئادەمیزاد هەموویان نەبێ، واتە تەنها بۆ بەشێکیانمان نەناردووی، بۆ ئەوەمان ناردووی هەموویان بترسێنی لە سزای خوا ئەگەر فەرمانبەرداری نەکەن و مژدەی بەهەشتیان بدەیتێ ئەگەر بە فەرمانی ئەو بجوڵێنەوە، بەڵام بەشی زۆری خەڵک نازانن چی چاکە بیکەن و چی خراپە نەیکەن و لەبەر ئەوە گوێڕایەڵت نابن. کافرەکان وتیان، ئێمە ئیمان ناهێنین نە بەم قورئانە و نە بەو کتێبانەی لە پێش ئەوەوە هاتوون بۆ پێغەمبەرانی تر، جا ئەگەر ئەو ڕۆژە بە چاوی خۆت بینی کە ستەمکاران لای خوا ڕاوەستێنراون لە مەتەقەیانە و هەر کامیان قسە ئەدا بەسەر قسەی ئەوی تریانا و ئەوانەیان لە دونیادا بێ دەسەڵات و ژێردەستە بوون بە گەورە و دەسەڵات بەدەستەکانیان ئەڵێن، ئەوانەیان کە گەورە و دەسەڵات بەدەست بوون بەوانەیان ئەڵێن کە بێ دەسەڵات و ژێردەستە بوون، ئایا ئێمە ڕێمان لە ئێوە ئەگرت هیدایەت وەربگرن و موسڵمان ببن کاتێ کە هیدایەتی خواتان بۆ هات و ئایینی ئیسلام هات؟ نەخێر وا نییە، ئێوە هەر خۆتان تاوانبار بوون. وقال الذين استضعفوا للذين هل یجزون الا ما کانوا یعملون ئەوانەیش کە بێ دەسەڵات و ژێر دەستە بوون بە گەورە و دەسەڵات بەدەستەکانیان وت تاوانباری خۆمان نەبوو نەیهێشت هیدایەت وەربگرین و موسڵمان ببین بەڵکو فریودانی ئێوە بوو هەمیشە فەرمانتان ئەداینێ ئینکاری تاق و تەنیایی خوا بکەین و هاوبەش و هاوچەشنی بۆ دابنێین و کاتێ کە سزای خوایان بە چاوی خۆیان دی و سِلتُم بِهِ کافِرون. هیچ فروستادەیەکمان لە هیچ ئاوەدانییەکان نەناردووە دانیشتوانی لە سزای خوا بترسێنێ ئیلا دەوڵەمەند و خاوەن ناز و نیعمەتەکانی، بەو فروستادانەیان وتووە، ئێمە ئینکاری ئەو پەیامە ئەکەین کە لەگەڵ ئێوەدا نێرراوە. وما أنفقتم من شيء فهو يخلفه وهو خير الرازقين تۆ ئەی محەممەد بڵێ، خوای من ڕزق و ڕۆزی گوشاد و فراوان ئەکا بۆ هەر کام لە بەندەکانی خۆی و لێی ئەگرێتەوە و هەرچیش خەرج بکەن لە ڕێی خوادا خوا بۆتان ئەبژێرێ و بریتی ئەنێرێ بۆتان و خوا لە هەموو ڕۆزی بەخشێ چاکترە. کاتێکیش کە ئایەتەکانی ئێمەیان بەسەرا ئەخوێنرێتەوە کە ڕووناک و دیارن ئەڵێن، ئەم ئینسانە کە ئەم کتێبەی هێناوە لە پیاوێ بەولاوە نییە، ئەیەوێ لاتان بدا لەو بتانەی باوک و باپیرانتان ئەیان پەرستن و ئەڵێن، ئەم قورئانەیش لە درۆیەکی هەڵبەستراو بەولاوە نییە و کافرەکان بە قورئان ئەڵێن کە هاتە سەریان، ئەمە لە جادوویەکی ئاشکرا بەولاوە نییە. شَرَّ مَا آتَيْنَاهُمْ فَكَذَّبُوا رُسُلِي فَكَیْفَ کَانَ نَکِیرِ کافرەکانی لەمەو پێش پێغەمبەرانی خۆیانیان بە درۆزن دانا لە ئیدیعای پێغەمبەرایەتیانا و ئەم کافرانەی سەردەمی تۆ نەگەیشتونەتە دەیەکی ئەوەی بە کافرانی لەمەو پێشمان دابوو لە دارایی و خاوەن کوڕ و کەسوکاری جا کاتێ ئەوانەی پێشوو پێغەمبەرانی ئێمەیان بە درۆزن دانا إن هو إلا نذير لكم بين يدي عذاب شديد تۆ ئەی محەممەد پێیان بڵێ من تەنها بە تاقە پەندێ ئامۆژگاری ئێوە ئەکەم ئەویش ئەوەیە لەبەر خوا یەکەیەکە و دوو دوو لەم مەجلیسەی من هەڵسن و بیرێ بکەنەوە کەوا ئەم هاوڕێیەتان واتە پێغەمبەر تۆ ئەی محەممەد بڵێ، ئایینی حەق و ڕاست کە ئایینی ئیسلامە هاتووە و هەموو ئایینێکی پووچ بەتاڵ بۆتەوە و شتی بەتاڵ نە هیچی پێ درووسەکرێ و نە مردوو زیندووەکاتەوە و لەبەرئەوە پەرستنی پووچ و بەتاڵ بێ سوودە. قل ان ضللت فانما اضل علی نفسی. بەڕاستی خوا هەموو شتێ ئەبیسێ و لە هەموو کەسێکەوە نزیکە. ولو ترى إذ فزعوا فلا فوت وأخذوا من مكان قريب ئەگەر چاوت لە کافرەکان بێ ئەی محەممەد کاتێ کە ترسی هاتنی قیامەت و سزای ئەو دنیا دایان ئەگرێ و ئیتر ڕزگاربوونیان بۆ نییە و کەچی لەوە پێش واتە کە لە دونیادا بوون ئینکاریان ئەکرد و باوەڕیان پێ نەئەکرد و لە شوێنێکی دوورەوە کە ئاگایان لێ نەبێ ڕاستی مەسەلەکە چۆنە لە خۆیانەوە ڕملیان لێ ئەدا و بە گۆترە لە بارەی خوا و پێغەمبەر و ئایینی ئیسلامەوە کە خوا ناردبووی و پێغەمبەر هێنابووی ئەدوین و هەرزەوێژیان ئەکرد. کۆسپە ئەخرێتە نێوان ئەو کافرانە و ئەو شتەوە کە ئارەزوویانە کە ئەوەتە بگەڕێنەوە بۆ دونیا و ئیمان بهێنن و لە سزای دۆزەخ دەرباز ببن وەک پێشتریش لەگەڵ هاوڕێکانیان کرا کە کافرەکانی تر بوون و ئەوانیش ئەیانویست بگەڕێنەوە بۆ دونیا و ئیمان بهێنن و ڕزگار ببن لە سزای ئەو دونیا ئەمانیش وەک ئەوان لە دوودڵی و بەدگومانییەکدا بوون مرۆڤ ئەخاتە پەرێشانییەوە. عبداللەی کوڕی عومەر ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ فەرمووی پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی، حەسوودی پێ بردن تەنها بەم دوو کەسە دروستە، یەکەم، کەسێک خودا فێری قورئانی کردبێ و ئەم خەڵاتە مەزنەی پێ بەخشیبێ، ئەویش بە شەو و بە ڕۆژ پێی هەڵدەستێ و لە نوێژدا دەیخوێنێ. دووەم، کەسێک خودا ماڵی ڕەحمەتی پێ بەخشیبێ، ئەویش درێغی لێ نەکا و بە شەو و بە ڕۆژ خێر و چاکەی لێ بکات.